سلااوانە بێت چۆن باشن بابەتی ڕۆمان لەسەر ئەوەیە دۆخی کوردستان بە تابەتی نەتەوەی کورد بەرەوس ئاقارێک ئەڕاتە ئێمە گە تەماشە بکەینێ بەهۆی ناسەقامگیری ناوخۆی ئەحزابی کوردی لە کوردستان بە تایبەت لە باشوور زۆربوونی ڕێژەی ئەحزابی کوردی منەوە ئەمە ئەمە پارتێکی خەباتی ئەمە پارتێکی بزوتنەوەی ئەمە پارتێکی سیاسیە و یاخود ئەمە پارتێکی جەماوەریە یاخود ئەمە پارتێکی کاژێڕیە یاخود ئەمە پارتێکی بزوتنەوەییە شەقامیە یعنی ئەمانە هەمووی وا لە وا لە باشوور کردووە دەنگ پەرتەوازە بیتن سەر لە دەنگدەر بشێوێنێت سەر لە جەماوەر بشێوێنێتە ئەنی نەتوانیتن کامە کامە کەسایەتی کامە کامە دەسەڵات کامە کامە پرەنسیپی ئەم حزبە کەوا واکەتم بتوانێت ڕۆڵی ئە کۆمەلگای بەرەو باشتر ببن پشتی پێ بەسی کەوتە قۆناغی قەلەقیەوە یعنی بە گشتی دەنگدەر وای لەکرد بە میزاز دەنگ بدا بە میزاز هەر کاتی میزازیە بوو دەنگەدە لە کاتی پرۆسدەنگەگە میزازی نەبوو ئەو باگراوندا کاریگەریانی کەوا لە ژیانی ڕۆژانەی کە تووشی بووە بەهۆی کارەبایان بەهۆی ئاوە بەهۆی بێکاریە بەهۆی برسریە بەهۆی نەخۆشیە بەهۆی نەخوێندەواریە بەهۆی ڕۆتیناتی ژیانی لە سێکتەری حکومیە وای لەکردە بە ڕێگەی میزا زۆر دەنگ بدا ینی پرۆسی دەنگدان خۆ پرۆسێکی زۆر زۆر پیرۆزە کاتوانێت بەسەر دەسەڵات دازار بێتن و بە نوێری خۆ هەربژێتن و ئەو پرۆسەیە بە شتێکی ڕپێک بەڕێتێتن بەڵام لێکوانە زۆربوونی ئەحزابی کوردی زۆربوونی ڕێکخرا زۆربوونی بزوتنەوەکان وای لێک دێت دەنگ پەرتەواز دەبێت هۆکارەکەشی هەموو ئەوەیە بۆی بتوانن لایەنی زۆرینەی دەسەڵات کە پەنجا بە پەنجایە بە ناوی بزوتنەوەی کوردی لە ناوەخۆ لە دەرەوە ڕۆڵە جێدێتن بەڵام باقی سرجەم حەزبەکانی تر سرجەم حەزاوەکانی تر لە لە کەمە لە نەتەوە پێکهاتەکانشەوە ئەوانە تەنها وەکو وەکو شارەوانی ئیشەکەن لەو ناوە ئەنی دەسەڵاتی ڕهایان نییە لە ڕووی لە ڕووی نەتەوایەتیوە لە ڕووی شاندی دیپلۆماسی لە ڕووی شاندی ناوەخۆیی لەسەر قەزی کورد لەسەر مەسەرەن خاکە لەسەر زمانە لەسەر نەتەوەیە گفتوگۆ بکە تەنها لە ڕووی شارەوانیەوە ئەوانە ڕوویان هەیە وەکو وەکو وەکو داری وەکو وەکو داری ئەوە وایە وەکو داری شەترەنج وایە چۆن یاری بە جوندیەکەکەن هەمان شکلە ئەوە لێ لە کوردستان هەیە کە زۆرنەی سەرن ئەحزا پەیدا بۆ زیاتر لازم وڵی بێحەد زۆرە لە ناوەخۆی کوردستان لە دەرەوە ناوخۆی عراقش چکە کوردستان دابش بۆ بەسە چەند چین تەماشەکەی یەکەمیان هەرێمی کوردستانە دووەمیان ناوچەیەکی دابراوە ناو هەرێمی کوردستان سێمیان ناوچەی دابراوە لە دەروی هەرمی کوردستان کە ناوخۆی عراقە چوارەم بە عراق بە عامەتە دەگرێتەوە یعنی سنترالیزمی دەسەڵات لە بەغدایە هەرێم بەشێکە لە بەغدا لە ڕووی سەروەریەوە عراق وەکو پێگەی حزبی نییە پێگەی دەسەڵاتیشە ڕەهای دەسەڵاتی سیاسی نییە چ لە سەربازی بێ چ لە هەواڵگری بێ چ لە شاندی دیپلۆماسی نێودەوڵەتی بێ چ لە ئابووری بێ ئەو پێگانەی نییە ئەو ئەو زۆر حزبانێکە لە کوردستان دەنا تەنها سێبەرن سێبەری دەسەڵاتە پرۆکسینە مستم پرۆکسی سەر بە زۆنی هەولێرە پرۆکسی سەر بە زۆنی سلێمانە یا پرۆکسی سەر بە زۆنی خوارترە هەنی هەر ئەوانە ئاراستەیەکن بەڵام خراپ بەسەر دەنگدەرەوە وای کردووە ڕۆلی حکوومەتی هەرم لە ئاواز بێتن بە بەردەوام شان دەستە بەغدا بە بەردەوام دێنێکان دەستنا ئەوروپا دەستنا ئەمریکای دەستنا وڵاتانی خەریز دەستنا ئێران دەستن تووشی بەڵام ڕۆلێکە ڕۆلێکی زۆ زۆر لاوازی هەیە ئەو کارەکە شێوی لە ناوە خۆ پێک نەهاتە بە ئەنقەست ئەو پێک نەهاتە لە ئەوەی بۆی دەنگ پەرتەوازە بیتن یعنی زۆرنی دەنگ پ بە پەنجایەکەی ساڵی 1970 هەتا ئێستا ئەوان زیاتر لە ڕووی لە ڕووی نەتەوایەتیەوە لە ڕووی سەربازیەوە لە ڕووی هەواڵگریەوە لە ڕووی ئابووریەوە حکومەکان بەڵام باقی دەنگکانی مەسەرن ئەو دەنگانی کەمە کە کەمینە مەسەر سلمە دەنگی گۆڕانە، دەنگی دادگەرییە، دەنگی یەکگرتووە، دەنگی حزبی شوعیە، دەنگی مسەلەن ترکمانە یان مەسیحیەکانە یاخود هەر دەنگێک ئەوانە دەنگی شارەوانی پێرەنین بەڕێوبردننی سیستەمی حکوومەتە نەک بەڕووی سەرکردە لەوان لە ئەندامیش من لە سەرکردایەتی ئەو حزبانە بەڵام هەر ڕۆلە لاوازە یعنی پسڕان پێ پێ دەکرێت بەس بەکەمیە کە زۆرنی ئیسلام و سنەیە باقی نەتەوەکان کە پێک دێتن ئەوان وا پیشاندن کە ئەو بازنەی کە دروست بن لە کوردستان بازنێکی دیموکراسیە بەڵام لە ناوخۆ لە ناوخۆگە بینە سەر واقع تەماشە بکەینێ ئەو بازنەیە بازنەیەکە داخراوە ینی دەسەڵاتی ڕەها لە سەروترا دەسەڵاتی ڕوخانی سەدام حسێن هاتنی دروستبوونی حکوومەتتی هەرێم بە تایبەت لە 2023ەوە ئەوانە تەحکومیان لەسەر هێزی دەسەڵاتی چەکداری کرد چێ سیوی بەقوتر بوو چێ سیوی بەقوتر بوو ئەوانە چونە پێش بنمونە ئەو دو حزبی دەسەڵات سوە پێش ئەوزم حزبێکی ئیسلامیش سوە پێش دەگەری یەگەی دوست حزبی عراقی ئەوانە پێک هاتن توانیان سیستمی دیموکراسی بینە عراق سیستمی دیموکراسی هاتە عراق لەو کاتەی توانیان ستەمەکە بە کامری بگۆڕن ینی تاژی، عەسب، بڕنۆ لە عەرەبیان ستاند کە لایان ستاند ئیدی عەرب نەیتوانانی دووبارە ناوچەکە سەرکوتکردن و زۆر کەمی لە سەرکوتکردن وای لێ هاتێ ستەمی سیاسی لێکوانە بە تایبەت زۆرنیە کووردە هاوبەشی هەبوو لەگە بەغدا بەڵام لێرەە دووبارە بەغدا کێشە لە دروستەکە نالی مسەن سیاسی کە لێکوانە ئەوە شاری هەولێرە بە مەعادلی ئارەستەکانە گۆڕێتن چونکە لە ناوەخۆ بە لاوازی مای تۆ پەرتەوازەیە و لە دەرەوەش هاوبەشێکی تەواوی دیموکراسی هەیە ئەوڕم هەر هەر لۆبیەکەی لاوازە ناتوانێت ئەو ڕۆلە بجێڕێتن شەو شات